خەڵکی شارەکە زۆر خۆشحاڵن لەبەر ئەوەی قەبری پێغەمبەر صلی اللە علیه و سلم لە تەنیشتیانە. علیه الصلوة والسلام، مزگەوتەکە و مەزارەکە پێویستیان بە فراوانکردن و تازەکردنەوە هەیە. مزگەوتەکە زۆر بچووکە بۆ ئەو خەڵکەی کە لە شارەکە نوێژی تێدا دەکەن. خۆشت دەزانی پێشەوای ئیمانداران لە هەموو لایەکەوە ڕووی تێدەکەن بۆ حەج کردن. قوربانی پێشکەش دەکەی دەستت خۆش بێ. بە حەول و قوەتی خوا ئەو کارە دەکەین پاش تەواوبوونی وەرزی حەج ان شاءاللە هەتا جێگای حەجاجەکان تێک نەدەین. خێرا بیگرن بیبەن چاوەڕێ کەن. نەیکوژن هەتاوەکو دەزانم کێیە و وە کێش ناردوویەتی بیبەن. ئەوە ئەبوو لوئلوئە لە دواشیەوە هەر ئەبوو لوئلوئە. ڕاست دەکەی بە خودای ئەی هەژار. من هەژارم و باشیش دەزانم تۆش هەژاری و بەڵام نازانی من هەژارم بەڵام دەشزانم تۆش هەژاری بەڵام نازانی. عەبدولمەلیک ڕزگاری بوو و برازایەکەشی بریندار بە عومەر. خودا لێی خۆش بێ بۆ ئەو کەسێک کە ئازاری دایت کوڕی خۆ دڵنیا بە ساغ و سەلامەتە ئینشاءله هەستە بڕۆ سەردانی بکە بزانە چی بەسەر هاتووە هەمویان ڕۆشتن بۆ لای و هەواڵیشمان پێڕادەگەیەنە دڵنیامان دەکەنەوە ڕاست دەکەی هەمویان ڕۆیشت و کۆچیان کرد و ئێمەش دەچین بۆ لای ئەوان. هێشتا وا دکتۆری لەلایە پێم بڵێ کوێی بریندار بووە ئا برینەکەی زۆرە پێم وتی نەدەم و چاوی نە سینەی بریندار نەبووە الحەمدللە پێم وتی برینەکەی سەخت نییە تەنها دەستی ڕوشاوە الحەمدللە الحەمدللە دەبێت هەر بیانکوژم خۆی و ئەو کەسانەی ناردوویانە ئەگەر هەزار کەسیش بن بەراورد لەگەڵ ڵۆپە خوێنێکی تۆ و خوێنی ئەو سەربازەی کە خۆی کرد بە قوربانی بۆ ئێمە. ئەی پێشەوای ئیمانداران بیرت دێنمەوە کەوا خوای گەورە دەفەرمووێ، ولا تقتلوا النفس التي حرم الله الا بالحق ومن قتل مظلوما فقد جعلنا لوليه سلطانا فلا يسرف في القتل انه كان منصورا. صدق الله العظيم صدق الله العظيم ايا استا زانيد بۆچی دمي تولا لە نزیکم لدي مشاق سبحان الله لو تيحق قل لو كنتم في بيوتكم لبرز الذين كتب عليهم القتل إلى مضاجعهم صدق الله العظيم صدق الله العظيم آمنت بالله بەڵام نامەوێت تۆ لەگەڵم بی تاوەکو ڕێگات لێ بگرم لە یاسای خودا بەڵام بەڵام بۆ کارێک کە لە دڵمایە بەڵکو ببیت بە خێر و بەرەکەت بە سەرماندا. خودای گەورە بەرەکەت بخاتە ڕێگەت و کارەکانت و شوێنەکەت و ئاخاوتنت بۆ خۆت و خەڵک گەورەم. ئێستا خۆت ئامادە بکە بۆ کۆچ کردن هەر کە فەرمانم پێ دای. فەرمان فەرمانی خودای گەورەیە لە هەموو کاتێکدا. وە لە کوڕەکانیشت عاسم. خودای گەورە خەونەکەتی پێ بەخشێ منیش گێڕامەوە بۆ کوڕە زاکەت وە کوڕی کچی منیش عاسم داوات لێ دەکەم ئافرەت کە بە یەک چاو ئاگات لە مناڵەکان بێت ئەمە ئەمانەتی جێ نشینە و دەسەڵات دەگرێتە دەست. داوا لە خودای گەورە دەکەم بیپارێزێت و دووری خاتەوە لەو کارەی کە هێندەی دووری ڕۆژهەڵات و ڕۆژئاوایە. یان سەرکەوتووی بکا. لەو کارەی کە کردویەتی ئەگەر پێی ببەخشێ. خوای گەورە هەر شتێکی بیەوێ دەیکا. دەمەوێ دەمەوێ بیبینم پێش ئەوەی بڕۆم لە ماڵی لە ماڵی دووڕووی و ئاژاوە بۆ ماڵی. ناتوانم تەواوی بکە. ناوت چییە ئەی پیاوکوژ؟ لەوانەیە ئەبو لوئلوئە بێت، هەر وەکو ئەو شێتە هۆشیارە دەڵێت. ئەوە ڕاستە؟ ئەبو لوئلوئە پیاو چاک دەکوژێ بۆ ئەوەی ئاژاوە دروست بێ لە ناو میللەت ها؟ تاوەکو دونیا بشێوێنێ و خەڵکی هەمووی لەگەڵ یەک بە شەڕ بێن؟ تاوەکو ببن بە چەند هۆزێک و چەند پارچەیەک و چەند بەشێک ها؟ بۆچی کەس دەبێت ڕقی لە وڵاتەکە و لە میللەتەکەی خۆی بێت ها؟ نازانێ دەبێ بە نێچیرێک بۆ دوژمنان هەر وەکو گورگ کە پەلاماری نێچیر دەکەی دەدات وای لێ دێ. ئاه! مەحاڵە! مەحاڵە دەستی لێ بەردەم پاش ئەوەی کە خودای گەورە پێی بەخشیووم. ناهێڵم دەستی پیاو خراپ زاڵ بێت. نەخێر! مەحاڵە دەستی لێ بەردەم و بیکەم بە نێچیرێک بۆ دەستی پیاوکوژەکان و دوژمنان. مردن بۆ تۆ و پیاوکوژەکان و ناپاکەکان و بۆ ئەو کەسانەی دەستیان هەیە لەو شتانە. خودای گەورە لەسەر سەرمانەوە خۆی شایەدی هەموو شتێکە. وە پێغەمبەریش شایەدە صلی اللە علیه وسلم، ناهێڵم تەنها یەک کەسیش گۆچانی گوێڕایەڵی بشکێنێت و ئاژاوە دروست بکات لەناو ئەو میللەتە، دەیکەم بە پەندی زەمانە ئەو کەسەی کە مەبەستی تەنها خراپە بێ و هەر ستەمکارێکیش بێت تەنانەت ئەگەر نزیکترین کەسیش بێت بۆ من لە ژیانم. خوا سەرکەوتوت بکات بەسەر دوژمنانی ئەم میللەتەدا. وە داش نابەزم لەسەر کورسی جێنشینەکەم هەتاوەکو زینی ئەسپەکەم لە بنەوە هەڵنەوەشێت، هەروەها دەبێت لە زینی ئەسپەکانم کورسی دروست بکەم بۆ تەواوی پیاوەکانم، وە مزگەوتەکانیش دەیکەم بە شوێنی هێمنکردنەوەی هەموو سەرچێواوێک، وە شمشێرەکەشم دەکەم بە دەرمانی سەری هەموو ستەمکارێک. خوا بتپارێزێ پێشەوای ئیمانداران. داوا لە خودای گەورە دەکەم کە توانام بداتێ لەسەر ئەو شتانەی کە پێغەمبەری خودا صلی اللە علیه وسلم ڕایسپاردووین. گەشتیارەکان لە بازنگەی مردن بێنە دەرەوە لە سنعاوێ و لە مەککە و لە قەیرەوان و لە تەنجە لە هیچ کەس نەترسێ تەنها لە خودای گەورە و لە مەڕەکانی لە دەستی گورگ. ئەگەر کەسێک هەیە کە ئەو شتانەم بۆ جێبەجێ بکات ئەوا بمبە بۆ لای. دەمەوێ بیبینم. دەمەوێت خۆم هەڵیبژێرم و دەستم دەخەمە نێو دەستەکانی و لەسەر تەختی پاشایەتی خۆم دایدەنێم بێ ئەوەی دڵۆپە خوێنێک بڕژێت لە خوێنی یان لە خوێنم یان لە خوێنی براکانمان لە ئاین و خزمایەتی بیبەن هەتا وەکو خۆی ئاشکرا دەکا و ئەو کەسەش کە نردویەتی یەکێک بنێرن لە ناو خەڵکیدا بانگ بکات هەر کەسێک بزانێت کە ئەم ناپاکە چێە با پێمان بڵێ و هەرچیەکی دەوێت ئێمەش بۆی دەکەین. دەمەوێت بێمە ژوورەوە بۆ لای پێشەوای ئیمانداران. لێم گەڕێن با بێمە ژوورەوە. ڕێی دەم بێتە ژوورەوە. ئایا تۆ ئەو ناپاکە دەناسیت؟ گەورەم قسە بکە! بەخێر بێی ئەی شێری خوڕاسان و منداڵەکانی موهەلەبی کوڕی ئەبو سفرە. موهەلەب ئاژەڵێکی درندە نیە باوکی یوسف من پیاوێکی عەرەبی مسوڵمانم. زۆر سوپاست دەکەم بۆ ئەو بێ فیزەی کە جەنابت هەتە هەندێ جار دیمەن هەواڵ بەرە. فەرموو گەورەم دانیشە. ئایا ئەوە پەڕی باڵی تاوسە ها؟ یانیش کلچێتی باوکی یەزید. باش بزانە ئەوەی هاتووە لە شانازی چالاکیەکانیەتی ئەی باوکی یوسف. ئایا ئەوە بە شانازی دادەنێی کە یەکێک پێش باوکی وەڵام بداتەوە بێ ئەوەی ڕێی پێ بدا؟ خەم مەخۆ خەم مەخۆ پێم بڵێ ئایا بۆ پێشەوای ئیماندارانت ناردووە ڕێز و گوێڕایەلیت و تۆبەکردن و پەشیمانیت لە پشتگیری کردنت بۆ دوژمنەکانی کوڕی زوبێر و یارمەتیدانت بۆ ئەو ئەوەی کە خوا لەناوی برد؟ ئێمە نەهاتووین تاوەکو. بێدەنگ بە تۆ. دانیشیانیش بڕۆ دەرەوە. من لەم شوێنە دانانیشم کە ئابڕوی کوڕەکانی مهلە ببرێت لە لایەن کەسێک کە نازانرێت بەهایان چەندە. ئەنجومەنی حەجاج کەس بۆی نیە بە ئارەزوی خۆی بێتە ژورەوە و بڕواتە دەرەوە بێ ئەوەی ڕێ پێ بدەم. پێشەوای ئیمانداران گفتوگۆی لەگەڵ کردم دەربارەی تۆ و ڕایسپاردم خێر و چاکەتان لەگەڵ بکەم. خودا پێشەوای ئیمانداران پایەدارتر بکات. ئایا ئێوە بە ڕێز و گوێڕایەلی نەهاتون بۆ ئێرە؟ کەواتە ئێوە مێوانی منن تا هەواڵی بۆ ڕەوانە بکۆم بۆ کاری چاکە بۆ ئێوە و جێگایەکی شیاو بۆ ئێوە دابین بکەم. و کوڕی موهەلەب و کوڕەکانی هەموویان پیاو و سەرباز و خزمەتکاری پێشەوای ئیماندارانن. خودا لە کردارەکانی ڕابردووت خۆش بێ. السلام علیکم و رحمە اللە و بەڕەکاتوه السلام عليكم ورحمة الله وبركاته الله أكبر والحمد لله كثيرا لا إله إلا الله وحده لا شريك له له ملك وله الحمد يحيي ويميت خير على كل شيء بەخێر هاتی مامە گیان. خودا تەمەنی درێژی باپیرت کوڕی عومەر بدا بە تۆ. خودا لە گوناحی تۆش خۆش بێت. گیانمان ئامانەتە لە لای ئێمە ئەو کەسە دەیباتەوە کە هەر کاتێک بیەوێ بە بێ مۆڵەت وەرگرتن هەر کاتێک بیەوێ بێ ئەوەی ئاگەدارمان بکاتەوە. لا الە الا اللە. آمنت باللە. ئەمانەتێکت دا بە من بە بێ ئەوەی بزانم و بێ ئەوەی ڕازی بم، بێ ئەوەی ڕێت بدەم. ئاه ئەوەش ئەمانەتەکەت. فەرموو بیبەوە، خۆتی پێ چارەسەر بکە و دڵی ئەو کەسەی پێ خۆش بکە کە خەمی لە مردنی برادەرەکەمان و کوڕی برادەرەکەمانی خواردووە. برادەرەکانی دڵی خۆش کردن، ئێستا هیچ پێویستیان بەمە نییە. بیدە بەو کەسانەی کە پێویستیان پێیەتی. ئەگەر ئەو پارەیە حەقی خۆت بێ. برادەرمانە و برادەری باپیریشمانە. ئەمە شوانەکە بوو گەورەم؟ ڕەحمەت لەو شوانە. لە کوێ بوو لە کاتی مردنی باپیرت عاسم؟ ئایا لەمڕۆ بە دواوە لە کوێ دەبێت و ئایا ڕێم پێدەدات جارێکی تر بیبینمەوە؟ ئەو پیرۆزترین مامۆستا و برادەر و ئامۆژگاریکارە ئەو شوانە. دەی داپیرە. کوڕەکەم خاوەنەکەی ڕۆی وازم لێ بێنە بۆ ئەوەی بڕۆمە لای ئەو برادرە خۆشەویستەکانی پێغەمبەر و برادەرەکانی صلى الله عليه وسلم ناچمە دەرەوە لەم شارە تا بوخچەی سەفەرەکە لە دەستم نەبێت. ئەی باشە بۆچی ئێمەش نەچین بۆ دیمەشق دایکە لەگەڵ مام و براکەم. بەڵکو بۆ میسڕ ئوم البەنین. ئەی باشە بۆچی نەچین بۆ دیمەشق تاوەکو کچی ئامۆزاکانم ببینم لەوێشەوە دەچین بۆ میسڕ. نەخێر. براکەت ناچێ بۆ دیمەشق. بەڕاست؟ بەڵێ لە پێشەوا مۆڵەتم وەرگرت بۆ ئەوەی لەگەڵتان بێم تا چاوم بە باوکم بکەوێت بۆ ئەوەی شوێنی مناڵیم و بێشکەکەم ببینمەوە وە دایکە مسرێ باشەکە کاتێ بە پیل هاوارەکەم داهات کە ئەسپەکە جووتەیەکی لێرەمدا خوا بتپارێزێ لە هەموو خراپەیەک وەکو باو باپیرانت باوکی حەفز. ئەڵا چەن خۆشە داپیرە گیان کاتێ ئەم وشەیە لە دەمی تۆ دەبیستم ئەی کچی شوانی بزنەکان. ئێمەت هێنایە پێکەنین عومەر خودا خەمت نەداتێ. تەمەنی تۆش دایکی عومەر. خوا لە گوناحەکانت خۆش بێت و تەمەنت درێژ بکات و هەرگیز تووشی ناخۆشی و خراپە نەبیت. خودا دڵت خۆش بکات و ئاسودەت بکا ئەی داپیرە گیان. لێم توڕە مەبە من ویستم گاڵتەت لەگەڵ بکەم بۆ ئەوەی دڵت خۆش بکەم وە هەروەها پێغەمبەر صلی اللە علیه وسلم هەمیشە ڕووخۆش بووە گوفتار شیرین بووە مژدە بەخش بووە جگە لە حەق هیچی تری نەوتووە. ڕاست دەکەی کوڕەکەم. یەڵا یەڵا ئەی بۆنی باو باپیرمان من هەرگیز ناتوانم لێ دورکەومەوە. عومەر هەوەڵ بۆ باوکت بنێرە چاوەڕوانمان بێ شعری ئەو کابرایە تێکدا بەڵام ئەگەر گوێی لێبێت پیرۆزبایی لێ دەکات لەم ڕەوانبێژیە. توڕە مەبە ئەی کوڕی موهەلەب دان بە خۆتا بگرەوە ئەوەنە هەڵمەچوو. چۆن توڕە نەبم لێرە ئێمەی دەست بەسەر کردووە ئەو سەقەفیەی لە خۆڕازیە. وەڵا حەجاج ڕێزێکی تایبەتی لێ گرتین. ڕاست دەکەیت ئەی باوکی یەزید. باشە تاوەکو کەی دەتەوێ ئێمە لەو زیندانە بین حەجاج؟ زیندان زیندان لەناو کۆشکێکی ئاوا هەموو شتێکی تیایە لە خزمەتکار و پاسەوان و هەموو لە خزمەتی ئێوەدایە ئەی برازاکەم. ئەی میری خوڕاسان. چی دەڵێی؟ بیخوێنەرەوە ئەگەر خوێنەواریت هەیە ئەی بێچوی ئەو شێرە هم. خوا پێشەوا ئیمانداران پایەداتر کات. وە حەجاجیش پایە بەرزتر بکات. تۆ زۆر لەگەڵمان ماندووبووی باوکی یوسف. با بیزانێ ئەو پیاوە توڕەیە. من حەجاجم دەزانم چۆن ڕێز لە پیاوەکانم بگرم. خودا تەمەن درێژت بکا ئەی باوکی یوسف. ئایا تۆ لە من ڕازیت باوکی یەزید؟ لە ژیانما سەرم بۆ کەس دانەنواندوە تەنها بۆ خودای گەورە ئەویش لەبەر نوێژ ئێستا سەرم دا ئەنوێنم بۆ ئەوەی دەستت ماچ بکەم. کەواتە من دەستی تۆ ماچ دەکەم بێنە. ببورە باوکی یوسف. ئایا ڕازی دەبی ببم بە زاوات باوکی یەزید؟ زاوا، زۆر خۆشحاڵ دەبم ئەگەر ڕازی بی لەگەڵ پیاوی وەکو ئێوە تێکەڵ بم. چەند ڕۆژێکم پێ بدا بیری لێ بکەمەوە. نیوەشەوە بەڵام تۆ هێشتا نەخەوتووی باوکی وەلید هەر کەسێک ئەگەر بێت و خەریکی ئەو شتانە بێ خەوی لێ ناکەوێت دایکی وەلید لاشەت حەقی بەسەرتەوە هەیە. خەڵکی هەموان حەقیان لەسەر منە. شەو بۆ ئێمەیە و ڕۆژیش بۆ ئەوانە پێشەوا ئیمانداران. خودامان هەیە بۆ من و بۆ ئەوان. یارمەتیم بدە بۆ بەڕێوەبردنیان و وە یارمەتیمان بدە بۆ جێبەجێکردنی فەرمانی میرەکەیان. ئایا نەڕۆینەوە بۆ پایتەختی سەرۆکایەتی ئەی پێشەوای ئیمانداران؟ پایتەختی خیلافەت کە جێنشین دێتە خوارەوە و هەر خێزانی جێنشین. ئەی بۆچی بۆ هەموو شارێک سەرکردەیەکت داناوە؟ قەت لەم شارە ناڕۆمە دەرەوە هەتاوەکو نهێنی ئەم ناپاکە ئاشکرا نەکەم یان بە زۆری زۆرداری ئاشکرای دەکەم. باشە تۆ وتت کە دەیناسم. بەڵێ ئەی پێشەوای ئیمانداران. پێش ئەوەی کە قسە بکەی ئامۆژگاریت دەکەم کە درۆ لەگەڵ خودا نەکەی یانیش خۆت ستم بکەی ئەگەر چاویشت لە خەڵاتەکەیە ئەوا داوای چی دەکەی بکە دڵنیابە بەڵام بزانە کەسێکی بێتاوان تۆمەتبار مەکە بەبێ هیچ بەڵگەیەک پاشان ڕاستیەکان ئاشکرا دەکەم یان خەڵاتێکی بێ سنوور یان سزا سزایەکی بێ سنوور چۆن خۆم دەناسم ئاوهاش ئەو دەناسم ئەی پێشەوای ئیمانداران. لە ڕاستیدا من یەکێک بووم لەوان، بەڵام پەشیمان بوومەوە، گەڕامەوە بۆ لای پەروەردگار، تەنها ئەو ڕاستە و لەسەر حەقە. دەڵێی من یەکێک بووم لە ئەوان؟ لەگەڵ کێ بووی؟ یەکێک لە برادەرەکانی خوبەیب کوڕی عەبدوڵڵا کوڕی زوبێر. خوبەیب؟ ئەوانە بێهێزن بۆ من لە هەر شوێنێک بن. بەڕەڵای بکەن ئەو یەکێکە لە ئێمە بەرمودانیشە هاوڕێکەم لێرە دانیشە من لە شوێم لەو شوێنێکە تۆ پێت خۆشە تۆ چاکەت بۆ ئێمە کردووە لەبەرئەوە خەڵاتێکی وا دەدەمێ جوانترین کچ بێ لەسەر ڕووی زەوی. کچێک؟ بەڵێ، ناوەکەشی زینەت الحەیا. زینەت الحەیا؟ گەورەم. لە پێشدا میوانەکە زینەت الحەیا. کوڕەزای کوڕی عەوام بێننە ژوورەوە دەستی بکەرەوە چاوەڕێکە تۆی خوبەیبی کوڕی عەبدوڵڵا بەڵێ خودا لە گوناحی باپیرت خۆش بێت کوڕی عەوام. سبحان من یغفر لمن یشاء ویعذب من یشاء. خودای گەورە فەرمویەتی کە جۆراڵی بین وە جۆڕالی پێغەمبەرەکەشی بین درودی خوای لەسەر بێت. کاری خەڵکی وای کرد بە گفتوگۆ چارەسەر بکرێ. ئایا باوکت خودا لێی خۆش بێ و لە ئێمەش خۆش بێت گفتوگۆی کرد لەگەڵ کەسە تایبەتەکان لە ناو ئەم میلەتەدا و لەگەڵ فەقێکان. و سەرۆک وڵاتان و پیاوە گەورەکان و بەهێزەکان، پێش ئەوەی کە ئەو تەنها بۆ خۆی بڵێت پێشەوای ئیمانداران، ئەویش دەیزانی کە میرێک هەبوو خەڵک هەڵیبژاردبوو و جێنشینێک کە پەیمانیان پێدابوو. ئایا تۆ گفتوگۆت کرد لەگەڵ خەڵک یان یەزیدی کوڕی معاویە؟ یان باوکی لە پێشوودا، لە پاشانیش باوکی تۆ مەڕوان، خوای گەورە لە هەموویان خۆش بێت و لە گوناهەکانی ئێمەش. تۆ لە بیرت بردمەوە. ئەو شمشێرەم داوا کرد لە پاسەوانەکەم بۆ ئەوەی بتترسێنم یان بتکوژم بۆ ئەوەی پرسیارت ئاراستە بکەم ئایا ئەگەر بێت و من دەستەکانت بکەمەوە و ئەم شمشێرەش بدەمە دەستت ئەو کاتە تۆ چی دەکەی؟ دەتکوژم. بە چ تاوانێک؟ تاوانەکانت ناژمێردرێ. وام دەزانی تۆ فەقێکی تێگەیشتووی و ئەپاچی. خودا دەزانێ کە من چیم. هەر خوداش گوناحەکانم دەزانێت. گوناحی خەڵک کەس نایژمێرێت. تەنانەت خودای گەورە و میهرەبان نەبێت. گەر بیەوێ ئازارت دەدا و گەر بشیەوێ لێت خۆش دەبێت. وە ڕەحمەتەکەی زۆر گەورەیە کە هەموو کەسێک دەگرێتەوە. خدای گەورە دەفەرموێ بسم الله الرحمن الرحیم ومن يقتل مؤمنا متعمدا فجزاؤه جهنم خالدا فيها وغضب الله عليه ولعنه وأعد له عذابا عظيما صدق الله العظيم صدق الله العظيم ئەوە جەنابیشت ئەو ئایەتانەش دەزانیت کە خودای گەورە بەندەی خۆی دەپارێزێت لە هەر ناخۆشیەک و وە هەر ناحەزیەک کە ڕووبەڕووی بێتەوە لەبەر چی تۆ ئەوەندە سوڕی لەسەر کوشتنم ئەگەر بێتو من ئەو شمشێرە بدەمە دەستت بسم اللە الرحمن الرحیم ومن قتل مظلوما فقد جعلنا لوليه سلطانا فلا يسرف القتل إنه كان منصورا صدق الله العظيم صدق الله العظيم ئایا تۆ بەرپرسی لێی؟ کوژراوەکە باوکمە. کێ کوشتویەتی؟ تۆیت. بینیت کە من کوشتومە؟ ئایا هیچ کەسەیە گەواهی بدا لەسەر ئەوەی کە من کوشتبێتم؟ بە فەرمانی تۆ حەجات کوشتی ئەویش پیاوی تۆیە. تۆ بینیت کە حەجات کوشتویەتی ها؟ کەسێکم بۆ بێنە کە شایەدی بدات بڵێ حەجات ئەو پیاوەی کوشتوە. بە فەرمانی ئەو باوکمیان کوشت. جارێک من تاوانبار دەکەی و جارێکی تریش کەسێکی تر تاوانبار دەکەی. بەڵام ئەوە بزانە من فەرمانم نەداوە بە کوشتنی باوکت بەڵام برادەرەکانی نەسیحەتیان کرد گوێ بە کەس نەدا زۆربەی کەس لە برادەرەکانی لێ دوور کەوتونەتەوە بێسوود بوو نەگەڕایەوە لە مەککە کە خودای گەورە کردی بە شوێنێکی ئارام و بێ ئەوەی شەڕ و ئاژاوەی تیا بێ وە کردی بە جێگای نوێژ و قیبلە بۆ هەموو موسڵمانان و وە شیعری داهێنا و شاعیری بەهێزی دروست کرد وە خەڵکیشی تۆقاند. کەس خەڵکی نەتۆقاندووە تەنها تۆ پیاوەکانت. باشە تۆ و باوکت پێتان خۆش بوو کە مەکە بە ئارەزووی خۆتان بکەنە شتێک، پێتان باش بوو کە شاری مەککە بکەن بە جێگای تایبەتی خۆتان و بە ئارەزووی خۆی بێن و بچن و بیکاتە سەنگەری خۆی و پیاوە چەکدارەکانی، ئایا ئێوە دەتانویست ماڵی خودا بکەن بەو شتە؟ زانیت من فەرمانم بە حەجاج دا مۆڵەت بدات بە باوکت تکای لێ بکات کە لەم شارە بچێتە دەرەوە و گوێڕایەڵ بێت. ئەگەر بێت و بە گوێڕاڵی بهاتایەت بۆ لام لێی خۆش دەبووم و وەخەڵاتم دەکرد بۆ زانیاریەکەی لە ئاین و خزمایەتەکەی کە قەت لە بیر ناکرێت وەدام دەنیشان لە ناو خەڵکدا و وەکو قازیەک و فەقەیەک و مەلایەک بۆ ئەوەی کە مسلمانان سوودی لێ وەربگرن سوود لە زانستەکەی وەربگرن کە پێیەتی بەڵام ڕازی نەبوو وەکو میرێک و وەکو قازیەک دابنیشێت وەزانە وەزانە لە نێوان هەردوو ئەنجومەنەکەدا و وە بۆ هەموو پیاوەکانی و وە بۆ هەموو بنەماڵەکەی خۆی. بیانووەکەت زۆر جوان دیارە ئەی کوڕی مەڕوان. بەڵێ ئەوە زۆر حەیا بەرەیە بۆ تۆ و بۆ چڵێسی بۆ تۆ و بۆ ئەو کەسانەی کە لەگەڵتن. سەیرکە مزاحم ئایا ئەوە برادرە شوانەکەمان نییە؟ بەڵێ ئەوە خۆیەتی. ئایا بۆچی هاتووە لە شاری سەماوە بۆ شاری میسر؟ ئەو دونیایە بۆ بەخێرهاتنی یەک هەنگاو ماوە و بە درێژایی تەمەنیش خەوتنە. سلام و علیکم. وعلیکم السلام ئەو شتەی هاتی داوای بکەی کەچی ئەو شتە لە دەور و پشتت هەوڵ دەدا. ئایا تۆ ئەوی؟ ئایا تۆش ئەوی؟ لە شاری شامەوە تۆم بەجێ هێشت. تۆم لە باخچەی ئیسلام جێ هێشت. وە تا ئێستاش دڵم هەر لایەتی. ئایا بۆ دەرچووی لە ناوی؟ لەسەر فەرمانی پێشەوای ئیمانداران. لەسەر فەرمانی دەرچووی یان بە چڵێسی. تەماحم لە هیچدا نییە بەس لە ڕەحمەتی خودا. چاک دەکەی و ڕاست دەکەی. بڕۆ بە سەلامەتی. بەڵکو لە پیاو چاکەکان بی. ئەوەندە بۆ من بەسە کە قورئان بکەمە ڕابەر و پێشەوام. بە کارێکەوە سەرقاڵی و بێ ئاگا بووی. شتی وەکو چی مامە؟ بەو شتە ئاگادار بە. جێگەی متمانە نیە بە هیچ شێوەیەک. دنیا دنیا باشە ئەو ناوە چییە؟ هیچ ناوێکیان نەدۆزیەوە تەنها ئەو ناوە نەبێ؟ خودای گەورە زۆر باسی دنیا دەکات تەنانەت بۆ ئاگادارکردنەوەی خەڵکی ئەویش خانەی نەمان و دووڕووییە و خانەی کەیف و خۆشی و یاریکردن. بەڕاستی لە کەسێکی زۆر ماندوو دەچێت ئاه والآخرة خير وأبقى صدق الله العظيم ماندوو بووم ئەوەندە لە شوێنێکەوە بۆ شوێنێکی تر گەشت بکەم لە بازارێکەوە بۆ بازارێکی تر و لە گەورەیەکەوە بۆ گەورەیەکی تر بیگرە و باش بەخێوی بکە کچەکەم. لە چ هۆز و لە چ شارێکی تۆ؟ خەڵکی ئەنتاکیام. ئەنتاکیا دەکەوێتە کام لە کچەکەم؟ شارێکە دەکەوێتە باکووری شام نزیکە لە شاری ڕۆمەکان ئەی وانیە؟ قسەکەت ڕاستە خاتونەکەم. کێشە نیە داوا دەکەم لە پێشەوای میسر بتگەڕێنەتەوە بۆ شارەکەت. من هیچ کەسم لەوێ نەماوە خاتونەکەم. ئەی بنەماڵەکەت لە کوێن ئازیزەکەم؟ ئێ هەموویان کوژران. کێ ئەوانی کوشت؟ دراگمەکان باشە و پیاوکوژانە کێن؟ ئەوان دزن جەردەن لە شاری ڕۆمەکانن زۆر پەرۆشم بۆ گوندەکەمان ئەوان دایک و باوکمیان کوشت ئەوان منیان بە منداڵی برد و من هەز دەکەی لەگەڵمان بمێنیتەوە؟ من خزمەتکاری تۆم خاتونەکەم من خزمەتکاری هەراموتانم سڵاوت لێ بێ ئەی پێشەوای ئیمانداران و جێنشینی موسوڵمانان، وحامی حما حرومات اللە والدین من شاطی البحر المحیط الی بحر الصین باوکی وەلید عبدالملیک خوا بتپارێزێ. وعلیکم السلام ئەی باوکی یوسف هەی ئەو شمشێرەی خودا کە خودا سەرکەوتووی کردووە بەسەر دوژمنان هەروەها جێگیری ئاینی ئیسلام و و جەنەراڵی بەرز کردووە بۆ بەرزی ئاسمان بە ڕاستگۆییتان، بە ڕەحمەتەکەتان، بە ئیمانەکەتان، بە خوا ناسیتان، بە چاو تێریتان و دڵباشیتان ئەی پێشەوای ئیمانداران. ژنانی شارەکەمان بە هیچ شێوەیەک ناتوانن منداڵێکی وەکو حەجاجیان هەبێت. ئایا قسەکەم ڕاستە ئەی پەیمان پارێزمان؟ بەڵێ پێشەوای ئیمانداران. بەلە من البلاء یا شەڕ الجلساء. وە ژنانیش ناتوانن بە هیچ شێوەیەک منداڵێکیان ببێ وەکو پێشەوای ئیمانداران، هیچ کەسێک نییە وەکو پێشەوای ئیمانداران تەواوی زەوی بە چاکەکاریدا پۆشیبێ و ڕاستگۆیی و پیاوەتی لە هەموو شوێنێک بڵاوکاتەوە ئەویش تەنها پێشەوای گەورەمان عەبدولمەلیکی کوڕی مەڕوان. باشە لە ڕاشدینەکانیش پیاوی وای تیا نەبوو حەجاج؟